برایان و خوشکانی بەڕێزم السلام علیکم و رحمت اللە و برکاته سپاس و ستایشی خوای تەعالاکم کەوا لە خزمەتی ئەوی بەڕێز و خۆشەویستە لە وانەیەکی تر لە وانەکانی ژیانی هاوسەرگیری پێکشان ئەبینەوە داواکارم لە خوای پەروەردگار گەنج و لاوەکانمان بە ڕێگەیەکی شەرعی بە یەک بگەیەنێ و و ژیانی خێزانداریمان باش بکا و بەختەوەری و خۆشەویستی زیاتر بەسەرمانە بڕژێنێ اللهم آمین اجمعین برا خوشکە بەڕێزەکانم دوایەوەی کە لەوانەکانی ڕابردووە کۆمەڵە خاڵێکی گرنگمان باس کرد تاوەکو وەلیمە و خواردن دروستکردن و ئیعلانکردنی ژیانی هاوسەرگیری و خێزانداریمان لە دوای ئەوە کە ژن و مێرد دەگەن بە یەکتری لە شەرعی خی پەروەردگارە کۆمەڵە مافێکیان بۆ دیاری کراوە کە پێویستە هەم پیاوەکە مافی خێزانەکەی بدا و هەم لە بەرامبەریشە خێزانەکەی مافی هاوسەرەکەی بدا چونکە بەڕاستی شتێکی ڕوون واشکرایە کەتان بەشێکە لە خێزان برا و خوشکە بەڕێزەکانم و خێزانیش بەشێکە لە کۆمەڵگە و پایەیەکی سەرەکی هەیە بەڕاستی واگەرتان بریتی بێ لە بەردی بناغەی کۆشکی کۆمەڵگەوە خێزانیش خانەیەکی زیندوی ئەو کۆشک و بینایەیە جابۆی ئەگەر خێزان چاک بوو ئەو بەڕاستی تاکی شاکە بێ ئەگەر تاکی چاک بوو خێزان و کۆمەڵگەر شاکە بن و بەختەوەرە بن لەسەر ئەو ڕێگە شەرعیانی کە باسییان لێوەبێت هەر لەبەرەوەی خوشک برا بەڕێزەکەم ئەم ئیسلامە پیرۆزە گرنگی و زۆر داوە و چاودێریکی تایبەتی داوە بە بابەتە خێزانیەکان و ژیانی خێزانداریمان. پانتاییەکی زۆری بڕیارەکانی قورئان و سوننەتی داپۆشیوە کە بۆمان ڕوون ئەکاتەوە کە چۆن ژیانی خێزانداریمان بەڕێ بکەین ان شاء اللە. چونکە ئەمە لە نیشانەکانی بایەخدانی ئیسلامە بە خێزان بەڕاستی. واتە لە نیشانەکانی بوون دەسەڵاتی خی گەورە ئەوەیە کە لە ڕەگەزی خۆتان هاوسری بۆ دروستکرد هەتا لە پاڵێرا بحەسێنەوە خۆشەویستی بهێرەبانیشی خستۆتە نێوانتان بۆی کە بەڕاستی بتوان پێکەوە بژین هەر بۆیە دێرو بێ یەکتریان خۆش ئەوێ ئەوەی کە خی پەرۆگا کردوێتی چەندین نیشانی گەورەی توانای خی تیاهێنرا و خوشکە بەڕێزەکان و هەر کۆمەڵە ئینسانێک کەبیین لە شتەکانەکەەوە بەڕاستی کەوابوو برا و خوشکە بەڕێزەکەم، ئەو خۆشەویستیەی لە نێوان هەردوو هاوسەرا واتە لە نێوان ژن و مێرددا دروست دەبێ، پێناچێت بەم شێوە لە نێوان دوو کەسی ترا هەبێ. خوای گەورە پێی خۆشە هەمیشە ژن و مێردەکان بەرامبەر بە یەکتری بە سۆز و بەزەیی بن بۆ یەکتری. هەردەم یەکتریان خۆش بوێ. هەر بۆیە خوای پەروەردگار حەق و مافی بۆ هەر یەکەمان دیاری کردووە. سو لە خێزانەکانمانە مافی دیاری کردووە کە مافی بەبدەن و ئێمەش بەرامبەر بەوە بەڕاست. هەتاوەکو بەردەوامی خۆشەویستی و بەختەوەری لەنێوانمان ئەمنێنێ و ئەو خۆشەویستێش ئەبێتە مایە ڕەحمەت و لەناو ناچێ بە ومێدی خوا ئەگەر دێت و واللهی پابەندی بە شەرعی خوا و برا خوشکە بەڕێزەکەم و دیاریکردنی ئەو مافانە تەرازویەکە داتە هەردوولا بۆی کە بزانن هەروکو ئەو مافانەی هەیەە بەسەر یەکتریەوە لە بەرامبەریشە کۆمەڵە ئەرکێکی شان پێدا برا خوشکە بەڕێزەکانم ئەرکە خاتە سەرشانە تا لە بەرامبەر یەکتری ئەنجامی بدەن و جێبەجێی کەن. وەی بەڕاستی پیاوی مسلمانیشە بێت چاک بزانێت کە ژنەکەی مافی هەیە بەسەریەوە وەکو خی پەرۆزگارە فەرمی وەلەهن مثل الذي عليهن بالمعروف بۆ ئافرەتان هەیە بەسەر مێردەکانیانە وەک ئەوەی کە بۆ پیاوان هەیە بەسەر ئافرەتەکانیانەوە کەواتە ئافرەتان هەر وەک ئەرکیان لەسەر ئەوەندەش مافیان هەیە برا خۆشەویستەکە کە لە ماڵی باوکیا دێتە لای تۆ دانێکە بۆ لە ماڵی باوکیا بیخوا پۆشاک و جلوبەرگیش هەبوو و جێگە و ڕێگەشی هەبوو بەس ئێوە من بە پۆشاکی یەکتری هەر بۆیە پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام ئەفەرمێ ئێوە چۆن مافتان لەسەر ژنەکانتان هەیە ئەوانیش حەق و مافیان هەیە لەسەر ئێوە بەڵام بەداخەوە زۆرێک لە مسلمانان لە ژیانی ڕۆژانە تەنها باسی حەق و مافی خۆیان دەکەن بە بێوی کە بزانین یا هەستکرد کە ئەوانش کۆمەڵە ئەرکێکیان لەسەر شانە و ئەبێت ئەنجامی بدەن لە بەرامبەرە هەر لەبەر ئەوەیە برا خوشکە بەڕێزەکانم یەکێک لە بەشە گرنگەکانی ئەم ئیسلامە پیرۆزە ئامۆژگاریە لەبەرئەوە بە پشتیوانی خوای پەروەردگار باس لە مافەکانی ژن و مێرد لەسەر یەکتری یەکەین بە ئیزنی خوای گەورە بۆ شارەزابوون و ڕێنمایی و هۆشداری زیاترتان ئەو ژن و مێردانەی کە تا ئێستاکە مافەکان یەکتری بەجوانی نادەن و خۆشەویستی و تەبایی لە نێوان ژیانی خێزانداریدا هەڵگیراوە پێویستە بگەڕێنەوە لای شەرعی خوای پەروەردگار ئەگەر خۆیان بە ئیماندار ئەزانن هەتاوەکو هەردوو لا بزانن کەوا چ حەق و مافێکیان هەیە بەسەر یەکتریەوە هەبێ ئەنجامی بدەن بەڕاستی بەرەو گرنگی ئەم بابەتە ئەوەیە کە زۆرێک لە کوڕان و لە کچانمان هاوسەرگیریەکەن بەڵام بەبیەوەی کە هیچ لە بابەتی ماف و ئەرکە شەرعەکانی سەرشانیان بزانن بۆیە دواترەبیری کە زۆر لەو خێزانە تووشی کێشە و ناخۆشی و ئەنجامی زۆر خراپ تا هەڵۆشانەوە ئەو هەموو تەلاق و ڕێژەی تەلاقە کابیر بەهۆی چیەوەی برا خوشکە بەڕێسەکان لەبەرەوەی ئەو حەق و مافانەی کە باسیان دەکەین بەڕاستی زۆرن ئەگەر بێت و ئاماژە بە هەموویان بدەین زۆر زۆر کاتە خەیانێ بەڵام پشت بەخوای گەورە ئێمە لەژێر ڕۆژنایی فەرمایشتە جوانەکانی خوا و پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام بە کورتەیەکیش بێ بە ئومێدی خوای پەروەردگار لە خزمەتتانە باز لە مافەکانی ژن و بێن دەکەین لەسەر یەکتری بە ئیزنی خوای پەروەردگار جا لەوانی ئەمڕۆدا خۆیان بەتی بدا ئەچینە سەر مافەکانی ژن لەسەر پیاوەکەی لەسەر هاوسەرەکەی بزانین ئەو مافە شەرعیانەی کە خوا دیاری کردووە لەسەر پیاو چ مافێکە لە مافەکانی ژن لەسەر مێردەکەی بە ئیزنی خی پەروەردگار کرد ماسیانەکەین یەکێک لەوانە ڕفتارکردە بە چاکە برا خوشکە بەڕێزەکەم یعنی کەواتە وانەی ئەم ڕۆمان وەکو مافێکیش بۆ خوشکان کە پێش یەخین بە ئیزنی خی پەروەردگار لەسەر پیاوانە ئەبێ ڕفتاریان لەگەڵا کورد بە چاکە چونکە خوای گەورە فەرمی وعاشروهن بالمعروف بە چاکە هەڵسوکەوتیان لەگەڵا بکەن و هەروە دەربارەی هەڵسوکەوتن لەگەڵ خێزانە پێغەمبەر صلی الله فەرمیەتی باشترینتان باشترینتان بۆ هاوسەر بۆ خێزانەکە یانی وەبریش باشترینتان بۆ هاوس بۆ خێزانەکان بۆ ئەهلەکەم کە بەسی خێزانەکانێتی کەواتە چۆن پێغەمبەرەکەت باش بۆ بۆ خێزانەکەی تۆش ئەبێت چاو لە پێغەمبەرەکەتی علی سەڵات وسلام یەکێتی لە مافەکان مارەی پێنادیانە ئەو حەقە شەرعی کە لەسەر شانی تۆیە کە بەڵێنی پێدەی ئەو مارەی بۆ بکەیت ئەو لەسەر دو ساڵ و کاتی کە تۆ نیتەوە لە قەیدا لە داهاتۆ بکە لە دادوشە گردت ئازاکە ئافرەت بە سۆز و محیبەت هەمزانە پیاوەکەی چاقلەکەدا بەخوا وشی کەی بیدا و پیاوەکەی دەبڕە مارەی ئافرەت مافە بەسەر مێردەکەیەوە، بە تەنها موڵکی خۆیەتی، مەگەر بە ئارەزووی خۆی بیەوێت کە بیدا بە هاوسەرەکەی، یا بیدا بە کەسێکی تر، نابێ هاوسەری ڕێگری بکات بێ بەڕاستی. وە خێزانەکەش کە زانی حاڵی هاوسەرەکەی باشتر نییە ئەتوانێت، گەورەییە بۆ ئەو، خۆشەویستی و تەبایی زیاتر بێت کە یارمەتی هاوسەرەکەی بدا. چونکە خوای گەورە ئەم حەقەی داوە بە ئافرەت دەفەرمێت وآتوا النساء صدقاتهن نحلە، مارەی ئافرەتان بدەن بە دڵفراوانی و ئاسوودەییەوە. جا بۆیە بینین لە ئیسلاما ماریوک و خەڵاتێکی گرانبەهایە کە بە ئافرەت دراوە کە هەموو ماناکانی سۆز و خۆشەویستی و پەیمانی پێکەوە ژیانی هەتاهەتایی لە خۆ گرێ باوەڕتان نەبێ برا خوشکە بەڕێزەکان لەم ئەوروپایە کە ئافرەتێک بۆتە مسلمان کە مارم کردبێ یان لە مسلمانێک یان هەر لەسەر دینی خۆی بووبێت لەسەر ئەهلی کتاب بمارم کردێ لە مسلمانێک کە باسی مارەی کردووە چای چوتە پشتی سەری هەموو گریاوە چونکە لای ئەوە شتی وا نەبووە بۆی ئیسلام گەورەتری قەد و ڕێزی بۆ ئافرەت داناوە یەکێتر لە مافەکان برا و خوشکە بەڕێزەکانم کە مافی ئافرەتە بەسەر پیاوەکەیەوە دابینکردنی شوێنی حەوانە و نیشتەجێبوونیەتی ئەوە لەسەر ئافرەت نیە لەسەر پیاوە لەسەر پیا واجبە کە شوێنێکی شایستە و گونجاو بۆ ژیانی هاوسەرگیری خێزانی ئامادە بکە کە گیان و شەرەفی هاوسەرەکە و خێزانەکەی پارێزراو و ئەمین بێ و هەوڵدا پێداویستە بنەڕەتی و گرنگەکانی تیابێ بە گوێرەی دەسەڵات و توانای دارایی پیاوەکە بێت بەداخیشەوە هەرچەند زۆربەی گرفتەکانی خێزان لێرەوە دەست پێکرد بۆی چوونە سەرماڵی بووک بۆ لای ماڵی باوکی هاوسەرەکەی کێشەکان لێرەوە دەست پێەکە و ئەگەر بچێتە سەر ماڵی هاوسەرەکەشی ئەگەر بکرێ لە قاتێکا جیاوێتەوە لەگەڵ ماڵی باوکیان باشترە پەیدا ناخوارد و شێوەێکەوە بەڵام باخۆیان سەربەخۆیان هەبی هەر لە ناو ماڵەکانە بچوو کە لەوانەیە ماڵی خەزوری کوڕیان هەبێ بەڕاستی هی ئافرەتەکە ئەم حوڕیەتێکی خۆی دەبێ بەڕاستی ئەمجا و گرفتانی کە دروست دەبێ جاری وایە کچەکە لەوانێ حەسکە لە هاوسەرەکەی درەنگتر هەڵسێ لە خەو گرفت دروستە بێ لە بینیانە بووی ئەگەر جیاوازیش بێ لە ماڵەکە باشتر لەوەی کە بەیەکەوە بن حد الامکان بە پێی توانای انشاءالله کارێکی باشە ئەگەریش ئافرەتا و ڕازی بوو هەر دایک و باوکێکی بەتەوم لە ماڵەکەمانەوە خۆی گەورە پاداشتی خێری باتەوە گەورەترین سەربەرزی و شانازیە بوو یەکێتر لە مافەکان برا خوشکە بەڕێزەکانم مافی نەفەقە و پارە بۆ سەرفکردە ئەبێ هاوسەرەکە بۆ خێزانەکەی سەرفکە و هەڵسوکەوتیشی بە چاکە لەگەڵا بکە کەمە زانای ڕحمەتی خوا لەسەر بێ ڕوونیا کردن فەرم بریتە لە پێویستەکانی ژیان لەوەی کەواژن پێویستەکەک و خواردن و خواردە و جلوبەرگ و پۆشان و خزمەتکردن و خەرجی چارەسەری نەخۆشی پێویستەکانی تر هەمووی لەسەر شانی پیاو لە شەرعە وەکو ئەوروپا نیە نیوەی پیاوە خۆ نیوەی ئافرەتەکە ماڵەکەش بەڕێوە بەرن لە ئیسلاما هەمووی لەسەر شانی پیاوە واللهی ئەرکی سەرشانی پیاو زۆر قورسرە گەر پیاوەکانمان پابەندی شەرعی خوا بن ئەو کاتە بەهشتێک لەناو ژیانی خێزانداریان دروستێ بۆ ئافرەتەوە ئافرەتەکانی هیچ کاتێک چاو لە ئافرەتانی وڵاتانی ڕۆژئاوا ناکەن وابزان کەوان لەناو بەختەوەریان کە ئەچنە دەرەوە خۆیانیش و کارەکەیان پارەی خۆیان پێیان کەن واللهی لەو پەڕی میحنەتا ژیان بەسەرە بن ئەوان بە ئاواتەوەن بێنە شوێنەکانی ئێوە کەسێک نەفەقەیان بکێش و ئیسراحەت کە لەوەڵە پشوو بدەن بەڕاستی خوشکە باشەکانم فریو نەخۆن بە ئیعلان بە ئیعلام و ڕاگەیاندن بەڕاستی بۆی پێغمبەری خوا عەلەیهی سەڵاسەڵام فەرمێ ڕزق و ڕۆزی جلوبەرگی ئافرەتان لەسەر ئێوەیە بە پیاوانە فەرمێ ولهن عليكم رزقهن وكسوتهن بالمعروف لەسەر ئێوەیە ببۆیان دابین کەن بە شێوەیەکی باش و بە گوێرەی عورف و عادەتی ئەو شوێنە و توانای دارایی پیاوەکەش کە نەک هەموو دەقە و سەعاتی ئافرەتە دەسە مۆدێر بڕا بە عەرەزی خۆی تەنها تێن بە پارەی هاوسەرەکەی بکە ئەویش بە ناڕەحەتی پیایی کە ئەوەی کە پێویستیاتە بەڕاستی ئافرەتی وایە کانتۆرێکی پڕ کردو باوەڕ کرد لەوانە جلی وایێ هەر لە بیری نەماوە لەبەریشی ناکە هەر حەزیلێتی گۆڕانکاری بکە ئەوەش نابێت مەسروفاتە یەکێتر لە مافەکانی ژیانی خێزانە جێبەجێکردنی ئەو مەرجە شەرعیانەیە کە ژن لە گرێبەستی مارەبڕیدا دایناوە، واتە پێویستە لەسەر مێرد وەفادار بێ بەرامبەر مەرجەکانی خێزانی لە کاتی مارەبڕی بڕیای لەسەر دراوە، چونکە عوقبەی کوڕی عامر ڕەزا و ڕەحمەتی خوا لەسەر بێ گێڕێتەوە کە پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام فەرموویەتی شایستەترین و حەقترین مەرج لەوانەی کە پێویستە لە بەرامبەریا ئێوەی پیاوان بە وەفا بن هاتنەدی ئەو مەرجانەیە کە ژنان بەهۆی شویان پێکردوون اللە اکبر ئەمە پێغەمبەر و پێشەوای مرۆڤایەتی عەلەیهی سەڵات وەسەلام سەر بەشقە بۆ ئێمە خوشکانی بەڕێزم بزانە چۆن ئەفرە شایستەترینەکە هەر بەرزێکی شەرعی دانا پیاوەکە ڕاستی بە بێ پابند بێ پێوەی بۆ نورە گەرافەتەکە تەواوکردنی خوێندنی بە مەرج گرتبێ ئەو مەرجێکی دروست و گونجاوە گە شوێنەکەی ناشەرعی نەبێت و تووشی ئیختلاات و تێکەڵی نەبێ و پیاوەکەش قبوڵی بوو پابەند بێ پێوەی پار ئەبێ ئاسانکاری بۆ بکا و بە دەمیەوە بڕوات مەرجەکە نەکەرەوەی کە گواستێ و ئیتر بڵێ مەرجی چی بابە تا تۆ هاتۆتە دەست هەرچەنە ئافرەتان وەقەرنە فی بیوتیکونە من بەڕاستی لەگەڵ ئەوانیم کە بە دوای پلە و پۆست و شەهادا بگەڕێ و ژیانی خێزانەوەی هەدەفە گەورەکە واز لێبێنێ بە تایبەتی لەم سەر فیتنا ئەڵێ بەگەر شوێنەکە شەرعی بێ زۆر گرنگە خوشکامان بخوێنن شارەزایەکی تەواو بەدەست بێنن بڕوانامە بەدەست بێ بەتایتی لە دکتۆریە پێویستمانە و لەگەڵ مامۆستایەتیە بەڵام بەداخۆ شتەکان پێچەوانە بۆ تۆ ئێستات یەکێتر لە مافەکان برا خوشکە بە ڕێزەکان و فێرکردنە پێویستە پیا و خەمخۆری لایانی زانستی و ڕۆشنبیری خێزانەکەی بێ لە ڕووی شەرعەوە لە ڕووی دنیاییشەوە بۆی کە پێویستەکانی کاروباری زانستی شەرعی تایبەت بەژداری فێرکە لەگەڵ بیروباوەڕی ڕاستە و هەروەها فەڕایزەکانی فێرکە واجباتەکان سونەتەکان و پێویستە بێر زانیارێکی تەواوەتی لەسەر نوێژ و ڕۆژ و بابەتی سوڕی بانگانی ئافرەت بزانێ خێزانەکەی فێر بکە هەتا بتوانێت هەڵسوکەوتی دروست لەگەڵ خێزانەکەی بکە و پێویستە لەسەر پیاوەکە حکومەکانی سووری بانگانە و نەخۆشی کاتی و و حاڵەتی زەیسانی و ئەمانی کە تایبەتە بافرەت و خۆی لە ڕووی دای پرسیای لەسەرکە هەچەنە شەرعەن جایزیشە کە ئاژە پرسیاری لەسەر کاو شەرمی تیارەکە بەڕاستی ئەگەریش بۆ خۆی لێ ئێزانی بێ ڕێگەیدا لای مامۆستایەکی شارەزا و عقیدە پاک فێر بێ بەڕاستی با بەسرف و خەرجیشی تێچێکی ئێستا تێشی ناچێت حەمد لە بەهۆی ئەم ئەتەنێت و تەکنۆلۆژیا لە زیاتی لایەنە خراپەکانی بەکاربن لایەنی شەرعی هەیە سپاس بخوا دەیان مامۆستای بەڕێز و بانخواست ئەسپی خۆیان تاوداوە کە بانگەوازەکەن بەڕاستی ئیسادە لەوانە و دەرسەکانیان دەبێت کە بە بەنهجی بڵاوەکرێتەوە سپاس بەخوای گەورە یان هەوڵ بدا هاوسەرەکەی هۆکارەکانی فێربوون وەکو کتێب لەگەڵ سیدی وتاری مامەسانی بەڕێزە وانەی بەرهەجی بۆ خێزانەکەی پێیا بکە ئەگەر زانیت مامۆسای دەست ناکەوێت و ناتوانێت دەرس و دەورێت تون کراوەتەوە سەخت کراوە سە مسلمان لە شوێنەکە بەڕاستی یەکێتر لە مافەکانی ئافرەت بەسەر پیاوەکەیەوە دادپەروەرییە بەڕاستی ئەگەر پیاوەکە زیاتر لە خێزانێکی هەبوو پێویستە لەسەر شاری پیاوەکە دادپەروەر بێنە نێوان ئەو دوو خێزانەیە واتە نەک یەکیک بێنێتر کە تازاڵە کۆنە خەڵاتەی تر واز لە کۆنەکە بێنێ یا کێشە و فیتنە لە نێوانیاندا دروست کا بەڕاستی پێویستە داپەروی لە نێوانیاندا بکا لە خوارد و لە خواردنەوە لە جل و بەرگا لە شوێنی نیچەجێبوونا لە شوێنی نووسن و شەوی مانەوە لەگەڵیانە لە سەفەر و لە سەرداریکردنا نابێ زوڵم و زۆرداریان لێ بکا و ناعەدالەتی ئەنجامدا چونکە خوای پەروەرگار زوڵم و زۆرداری حرام کردو برا خوشکە بەڕێزەکانم ئەبێ لە خوای گەورە بترسین چونکە خوای گەورە بە شاری خواری حەشمانەکە لە ڕۆژی قیامەت ئەگەر بێت و ناعەدالەت بی لەگەڵ خێزانەکاندا ئەگەر لە خێزانە زیاترت هەبوو هەر بۆیە چەند تێبینیەکەی لەسەرم خاڵی شوێ دەرپیا و دوژنی هەبوو یان زیاتر سەفەری کرد و خێزانی لەگەڵ خۆیان برد ئەوە قورعە لە نێوانیان ناکات چونکە دایکی عاشەخوا لە ڕازێ فرە پێ سا سەڵم ئەگەرویستی سەفەری وایە قڕعی لە نێوان خێزانەکانی هەر کەسێکیان دەرچوانی لەگە خۆیان برد خاڵێکی تر ئەوەیە کە ئەگەر پیاو ژنێکی تری هێنا ئەگەر کچ بوو ئەوە حەوت شەو لای ئەمێنێتەوە لە پاشانە لە پێشا پێش ئەوەی کە شەوەکان جیاکاتەوە حەوت شەو لای ئەمێنێتەوە پاشان شەوەکان دابەشەکان لەو خێزانەکەی تر بەپێی ئەو دابەشەی کە خۆیان ڕێکەوە گرنگەوە و یەک واوێ شەو شەوە چێتە لایەن هەفتە بۆ هەفتە ئەچێ گرنگەوەی وەکو یەک وابێت و زوڵم لە کەسیان نەکە بەڵام کە یەکەمزان کچ بێ حەوت شەو لای ئەمێنێ و پاشان دابەشێکە ئەگەریش بێوەژن بوو ئەوە سێ شەو لای ئەبێت و دیسانەوە شەوەکان دابەشەکاتەوە واتە بۆ کچ حەوت دادا و بۆ بێوەژن چونکە کرد پەردەی هەیە لەوانێ چەند جاری وایە قەدەری خوا خۆی دەدا بەدەستەوە یا حاڵەتی بێتە پێشەوە وەکو ئافرەتێک نیە کە بێوەژن بێت تاخیرتر بێ بەڕاستی لەبەرەوە حوتی بۆ دادا و بۆ جادای شەوەکان دابینەکان بۆ بێوەژی سێشەوە یەکێتی لە مافەکان برا خوشکە بەڕێزەکانم کە مافی ئافرەتە بەسەر پیاوەکەی پێویستە پیاو نهێنی هاوسەرەکەی بپارێزێ و بڵاوی نەکات و عەیب و نەنگیەکانی باس نەکا لە مەترسیدارترین نهێنی نهێنەکانی سەر جێییە بۆیە پێ سەڵم ئاگاداری توندی داو لە قەدەغەکردنی بڵاوکردن و باسکردنی وەکو فەرمێک لە ڕابردی باسەکە خراپترین کەس لە ڕووی پلەوە لە ڕووی پلە و شوێنە هەر لای خۆی لە ڕۆژی قەل پیاوێک کەچێتە لای خێزانەکەی و خێزانەکەی چێتە لای لە دوایی هەرێکانی هێنی ئیتری ئەوی تریان ناشکرات نهێنیەکان یانی چۆنیەتی جوون بوونەکەت کە چۆن لەگەڵ هاوسەرتا چی بۆکەیت و چیت بۆکە بەداخەوە ئێستا لە نێو زۆر خێزانە بابەتانە باسەکەین بە بێ گوێدان لایە شەرعەکان یەکێتر لە بافە شەرعەکان پێویستە بێ شەرفی خێزانەکەی پارێزێت لە هەموو واری کەم دەهۆی لە دەستدانی ڕێز و ڕۆژواری خێزانەکەی بەبێ هانی خێزانی ناتاقەتبارەکانی خوای پەروەردگار جێبەجێکە وەبێ هاوسەرەکەی پارێزێت لە هەموو ئەو شتانی کە تووشی گوناه و تاوان و بێشەرعیەکە وەکو سفوری خۆ دەرخستن تێکەڵاوبوونی ناشەرعی لەگەڵ کەسانێک کە نامەحرەمن بەڕاستی و پێویستە هەموو مافەکانی بۆ دابینکا و چاودێریکا و ڕێگە نەدا بە لەناوچوو لاوازبوونی ئاین و ڕەوشتە جوانەکانی یان دەرچوونی لە فەرمانەکانی خوا و پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام بێ پیاو خاوەن عەزیمەت بێ بەڕاستی چونکە مێرد سەرپەرشتیار و بەرپرسە، و پاراستن و پارێزگاریکردنی لە ڕەوشتە جوانەکان و بەها بەرزەکان ئەرکی سەرشانێتی بەڕاستی برا و خوشکە بەڕێزەکانم و ئەبێ لەسەر ڕەوشتە جوانەکانی ئاین پەروەردەی بکات نەک لەسەر هەوا و نەفەسی ئارەزوی خۆی پەنا بەخوای پەروەردگای گوێ بە لایەنە شەرعەکان نەدا ئەگەر وا بکە سەرکەوتو وا نەکا خۆی زەرەرمەند دەبێ بەڕاستی یەکێتر لە مافەکانی ئافرەت بەسەر هاوسەرەکەیەوە پێویستە ڕێگر نەبێت لە چوونە دەرەوەی ژنەکەی بۆ کاری پێویست و سەردانی سەردانی خزم و کەسوکاری بەو مەرجی کە تووشی ناشەرعی و تەنها بوونەوە نەبێت کەوابوو لە بەرامبەر ئیزنی پیاوەکە پێویستە ئافرەتی لە چوونە دەرەوەی نەبێتە هۆی فیتنە بۆ کەسانی تر بە دەرخستنی جوانەکانی خۆی ئەبێ دەرچوونی بێ خۆڕازاندەوە بێ بە جلوبەرگ و پۆشاکی شەرعی بێ وە خۆی دوورگێن لە بۆنی عەتر و گوڵا و سوورا و سپیا و تەوقەکرد لەگەڵ کەسانی بێگانە یا گوێگرتن لە خراپە یا لەگەڵ کەسانی نامەحرەم بڕواتە دەرەوە پێویستە پارێزگاری لە خۆی بکا بە ئاگابێت لە بەکارهێنانی چاو زمان و دەست و دڵ و هەستی ئەبێ خۆی بە دوور لە داهیشتن لە بەردەرگای ماڵ و ئازادانی خەڵکی بە زمان و خەسوکەوتی ناشرین بەڕاستی کە بەداخەوە بۆتە دیاردە لە نێو گەڕکانە جاری وای پیاو لە ڕووی نای بەگەرکەوە ئەوە نەخ ئافرە لە بەردەرگا دانیشتووە خەریکی چین ذکر و یادی خواکە نەوەڵە بەس غیبەت و بوختان و ماڵی فلان وای کرد ماڵی فیسا وای کرد و خوا پەنابام دەیاڕبی وەبی پیاوانیش ڕێگە بە خێزانەکانیان نەدەن چونکە قەوامەی ئەوانن یەکێتر لە مافەکان پێویستە مێرد یارمەتی هاوسەرەکەی بدا بۆ فێربوون و جێبەجێکردنی ئایینەکەی و پارێزگاریکردن لە نوێژ و ئەرکە ئایینەکانی چونکە ئافرەشتی زوو لەبێت و بەهۆی سوڕی مانگانیشەوە لەوانەیە جاجا لە بیری بچێتەوە نوێژەکان چونکە خەلەری خواب بەو دایە دایکە ئەبێ بیری خەیتەوە بە تایبەتی نوێژە فەرزەکان و ڕۆژەکانی هەروە ڕۆژی سوورەتە دەتوانای هەبوو لە شیگری ئاساییە کەواتە زکر و ویردەکان زۆر گرنگە لە چاو و نفوز لە سحر و جادوە بڕکە کە بەرۆکی زۆرێک لە خێزانەکانی گرتووە بەسەر خۆت بەسەر مناڵتا بیخوێنە خوشکە بە ڕێزەکەم بەهێنان و هێواران ئەلحەم ئەمڕۆ ڕادوێ هەیە توانی ڕادوێ کەیتەوە کە ئەو هەموو ڕادوێ دینیانە هەیە کە وتاری شەرعی و شت بڵاوکرد ئەوانە گوێ لەگرە بە دوای بەرنامەی ناشەرعی و شتانە بەگەڕێ بە دیار ئەوقات و مسەسەلاتی ناشەرعی دابەریشە یەکێتر لە مافەکانی خێزان بەسەر هاوسەرەکەیەوە پێویستە لە کارەکانیا ڕایەش و پرس بە خێزانەکەی بکە بە تایبەتی ئەو ئیش و کارانەی ناوماڵ کە ڕایە پەڕێنێ کە شتێکی جواب بۆ خێزانەکە با خێزانەکەی ڕای دەسێ دەگەم بارزی خۆشتەکەی بۆ کڕێ چونکە ئەوە تایبەتە بۆ ئەو حەزی پێێتی چۆن کا چۆن دەکە لە ئیشوکاری دەریشۆ کە تایبەتە پیاو ئەوش ئایدی خۆت بەگەر هەندێشت پێویست کە لەگەڵ خێزانیش تاقسە بکەیت چونکە بەڕاستیەکی تر لە مافەکانی ژن بەسەر هاوسەر پێ وەیە پرسوڕای پێ بکە لە کاروبار تایبەتەکانی خێزان بە تایبەتیوانی کە پەیوەندی بە خۆی باڵ منداڵ و کاروباری باڵەکەەوە هەیە یان هەر بابەتێک کەبزانێ خێزانەکەی باشەڵە وردبینە گرتیژە یارمەتی دەرێتی و عاقڵە جاری وایە ئافرەتێکی عاقڵ ئەبێتە قەڵایەک و پشت و پەنایەکی بەهێز بۆ هاوسەرەکەی ئەم کارەش ئەنجام بدرێ بە پشبەستن بە سنت و هەڵسوکەوتی پێغەمبەری خوا علی سڵات و سلام کاویشە پرس و ڕای بە خێزانەکان یەکرد و ڕای ئەوانیشی وەرەگر هەروکو لە صحی مسلمە هاتووە لە کاتی دووسیری سڵح و دەیبیان کاتێک پێ سەدەم بە هاوڵانی بەڕێزی فەرم و قوربانەکان تا سەبر سەرتان بتاشن هیچ کەسێک ئەم فەرمانی یەکسەر جێبەجێ نەکە برا خوشکە بەڕێزەکانم نەک لەوەیکی گۆرانی دەکەن بێتاقەت بوون پیغەمبەر صلی اللە علیە و سلم چوە لای ئوم سەلەمەی خێزانی و زۆر بێ تاقەت بە ڕووداوەکەی بۆی گێڕایەوە ئوم سەلەمەش کە هاوسەفەری بوە ئەو کاتە وتی پیغەمبەر صلی اللە علیە و سلم تۆ هەڵسەنە پێش چای ئەوان قوربانیەکە سەر بڕۆ سەری خۆت بتاشە بزانە واری کرد یان نا پیغەمبەر صلی اللە علیە و سلم قسەی دایکە ئوم سەلەمەی کرد پاشان هاوەڵان کە ئەبیا بینی ڕەزا ڕەحمەتی خوای لەسەر ئەمانیش هەمووان هەڵسان ئاژەڵەکانی خۆیان سەر بڕی سەری خۆیان تاشی ئەمە نمونەیە بوون لە ڕاوێژی پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام بە خێزانەکانی کە دیارە خێرێکی چەند گەورەی بەدوادا هات بەڕاستی ئەی تۆ لە پێغەمبەر صلی اللە علیە و سەللەم لە پێشی حاشا لە ڕووی پێ صلی اللە علیە و سەللەم کە بە خۆڵی ژێر پێکەی نابین بۆ لوت بەرزی لە خۆ بایی بوون وات لێ کات کە ئامادە نەبی پرس و ڕاوێژێ بە خێزانەکەت کەی بڵێ با لە خۆی بایی نەبێ زۆر گرنگە کە بەڕاستی چاو لە پێغەمبەری خوا قەید علیه الصلاة والسلام یەکێتر لە مافەکان برا و خوشکە بەڕێزەکانم بێر نابێژ نەکەی لە ماڵەوە جێبی هەڵێ حتا درنگانی شەو بەبێ هۆکارێکی شەرعی یعنی تا ئەو پەڕی نوێژی بەغری بۆ عیشە ئەگەر زەڕور بوو تاوا بێت دوایچی تەماڵە وەلای خێزانە بەڕێزەکە لە بەێوت لە دەرەوەی ئەوش پێویستی پێێتە پێغمەری خواستا سە لە بڕێگریف دەلەوەی کە پیاو لە کاتی دەرەنگی شەودا لە ناکاو بێتەوە ناومە ئەمەش مافێکی تری ئافرەتە بەسەر هاوسەرەکەیەوە پێویستە دوای نوێژی شێوان ڕاستە خۆ پیاو گەڕێتەوە لای خێزانی نەگەر ئیش و کارەکەی بگاتەوە ئاستە و خۆیان ڕێکوتنێکیانە بێ لە بینە ڕابوو نابێ لە دەرەوەی ماڵی خۆیان تا درەنگانی شەو بمێنێتەوە، مەگەر کارێکی زۆر زەڕووری هەبێ. چونکە بەڕاستی درەنگ هاتنەوەی پیاو بۆ ماڵەوە خێزان زۆر بێزار و بێتاقەتەکە. وای لێکە هەست بە شڵەژان بکە، ئەگەری گومانی ڕاڕایی دروستەکە بەڕاستی چارەسەری گرفتەکانیش بە قسەکردن ئەبێ، نەک بە شاردنەوە و باس نەکردنی. بە بەڵگەی ئافرەتی ناشیزە کە یەکەم هەنگاو ئامۆژگارییە وەم ئامۆژگاری لەوانەیە بە جارێک و دوجار بەرهەمی نەبێ بەڵکو بەردەوامی و نێزاری و حکمت یاری ئافرەتێک کە تۆ خۆتی لێ دوورەخیتەوە بە حکمەتەوە توش تووشی شڵەژان و بێتاقەتی و گوباری خراپ لەسەر دروستەکە دەهات و تۆ لەگەڕیتەوە یا هەیە ئێستاش کە خێزانی ناوە هەر بە تەبیعەتی گەنجێتی لەگەڵ برادرە گەنجەکان دەچێتە دەرەوە ئێنا بێ برای بەڕێز تەواو ئەو هاوڕێیانەش لە شوێنی خۆی سنووری هەیە سەردانیان بکە و مەرحەباییان کردی بەڵام بە پێی حەد و حدودی خۆی تۆ ئێستاکە بەرپرسی و لێپرساوی لە ئافرەتێک یەکێتر لە مەرجەکان برا و خوشکە بەڕێزەکانم هی خێزان بەسەر هاوسەرکەی نابێت سی خوڕی بەسەر خێزانی و جاسوسی بکە پیاو نابێ بە گومان بێت و دڵپیس بێ بەرامبەر بە خێزانەکەی خی گەورە فەر وەلا تەجەسەس و سی خوڕی بەسەر یەکتریەوە بکەن جابە ڕزا و ڕحمەتی خوا لەسەر فەرمێ پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام ڕێگری کردووە لە پیاو لە درەنگانی شەو لەناکاو خۆی بکا بەناو ماڵە بە مەبەستی دەرخستنی ناپاکی و دۆزینەوەی هەڵە و کەموکوڕیەکانی هاوسەرەکەی چەند پیاو هەیە و کارە تا پەنا بەخوای گەورە ئەو پیاو ساسم نەهی لێ کردووە نابێ لە پرا خۆکەی بە ماڵ عادی بیگرن تەلەفونەکە ئاگەی نازانچی بۆی هەڵو کەم کورتێکی بگری پەنا بەخوای گەورە بەڵێ لەگەڵەشا پێویستە پیاو خەمسار نەبێت لە سەرەتای ئەو کارانەی کە ئەمە جێگەی بەتەسی بە بەردەوابوونی ژیانی هاوسەرگیری واتە گە بزانێ خوا نەخواستە خێزانەکەی خەریکە فریو ئەخوا هەڵە خلیسکێ لایەکە و بەڵگەشی پێ ئەبێ عیزەتی هەبێت ڕێگەی نەدا پەنا بەخوای گەورەکانی ناشەرعی بکە بەڵام نابێ گومانی خراپ دروستکە یا گومانی ناڕەوای پێ دڵی لێ پیسکە زیادەڕەوی بکە و گومانی خراپ بە خێزانەکەی بەرێ پەنا بەخوای گەورە بەبێ بنەما بەبێ بەڵگە جاری وایە کابرا خێزانەکەی پرسیارێکی شەرعی لە مامۆستایەکی ئاینی کردووە کەواتە ئەبێ ئاگادار بین برای بەڕێز یەکێتر لە مافەکانی خێزان بەسەر هاوسەرەکەیەوە نابێ ژن بەجێ بهێنێ و قسە و پەیوەندی لەگەڵا ببڕێ و خۆی لێ دوورخاتەوە بەڕاست بەبێ بوونی هیچ هۆکار و عزرێک یا پاساوی خی گەورا فەرمێ ولا تضاروهن لتضيقوا عليهن زیان بگەن بە خێزانەکانتان بۆی کە زیاتر ناچاریەکەن تەنگیا پێڵچن زیانگانیش بە خێزان چەندەها جۆری هەیە و کۆلە با فەرمونون لەوانە چییە خۆ لێ دوورکەوتنەوەیەتی و قسە دەکردە لەگەڵەوە پشتێکردنێتی کە ئافر زۆر زۆر بەلایەوە ناخۆشە بەڕاست بێ لەخوا بترسی مافی بەسەرتەوەی نازی بکێشی بەڕاستی ئافرەت پێویستی بە سۆز و بحیبەتە زۆر زە حەزەکە ناسکە بەسەر پێوێ خۆتی لێ توڕە مەکە خۆتی دوور مەخەرەوە قسەی لێدا مەبڕە پشتی تێ مەکە یەکێتی لە مافەکانی خێزان بەسەر هاوسەرەکەی پێویستە جوێنی پێ نەدا، نەفرەتی لێ نەکا، توندوتیژ نەبێ بەرامبەری و دەستدرێژی نەکاتە سەری بە ناحەق، زوڵم و ستەمی لێ بکا، ئەزیەتی بدا. خوای گەورە فەرموێ فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا ئەگەر هاوسەرەکانەوە واتە خێزانی گوێرانیان کردن ئیتر ئێوە فەرمێ ڕێگەیەک پەیڕەو مەکەن بۆ لێدانێ کە زاین گوێرایەڵتە هەوڵ مەدە بە لێدان ئەزیەتی دێکی هەڵەیەکی کردبێ بەقسەی خۆش هەیدە و تاییم کەواتە ئینسان نابێ زۆر دابێ بەرامە بە خێزانەکەی ئافرەت ناسکە و نابێ دژایەتیان بکەی وەگەڵی کەوا سەرکۆرە پێ بکارێت دەستەواژەی دەشیاو جوێندان بەخۆشی و ڕازی نابێ بە قسەی داشی پێوتبی بێ لەعنەت کرد و تف لێ کرد و هاوا لەسەر کرد و لێ دانیشی جوێن بە کەس و کاری شێ دا پەنا بەخوای گەورە کە ئافرەت زۆر زۆر پێی بێتاقەتە بێت پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام فەرمێ ئیماندار هەرگیز تانەدەر و نەفرەتکەر و قسەی سوک و نەشیا و بێڕەوشت و بێئەدەبی ناکا بەڕاستی کەواتە بێ خۆتی لێ پارێزی برای خۆشەویست یەکێتر لە مافەکانی خێزان بەسەر هاوسەریەوە پێویستە ئارام گەێنێتەوە خێزانەکەیە چونکە دوای هاوسەرگیری پیاوان پێویستە ڕەچاوی تێبینی شێواز و سروشتی خێزانیان بکەن، لەگەڵیاندا نەرم و سۆزی پەیڕەو بکەن، هەڵسوکەوت و توندیژیشیان بەرامبەر نەکەن، وەکو وەفایەک بەو حەقەی کە هەیەتی و لە پێناو مانەوەی پەیوەندی خۆشەویستی نێوانیانا و پارێزگاریکردن لە ئاسوودەیی مانەوەی خێزان. پێغەمبەری خوا عەلەیهی سەڵات و سەلام فەرمێ، نابێ پیاوی ئیماندار ڕق و قینەی هەبێ بەرامبەر بە خێزانی ئیماندار، بە ئافرەتی ئیماندار، ئەگەر لە ڕەوشتێکی ڕازی نەبوو، ئەوە لە ڕەوشتێکی تری بەدڵە و ڕازییەکە. داسکە بەسەریا بەس کارێکیش بکە وا لە خۆت کەی کە ئیتر بڵێی پەکەوتۆیەکی بەڵام پیاویش ئەگەر زانی خێزانەکەی نەخۆشە یان کاتی بە تایبەتی سوڕی بانگادا بێ ئاگادار بێ یەکێتر لە مافەکان پیاوە بێ هەمیشە هاوسەرەکەی خۆش بێ خێزانەکەی وتێشی لەگەڵا بەکار بێنێ بەردەوام ڕووی خۆش بێ لەگەڵیان پێغەمبەری خوا علیه الصلاة والسلام فەرمێ الکلمة الطیبە صدقە قسەی شیرین جوان و باش خێر و چاکەیە واتە گەر وشەی جوان و شیرین بۆ خەڵکی بە گشتی ئەوها خێر نەبێ، بێگومان لەگەڵ خێزانەکەی زیاتر خێر و چاکترە، لەگەڵ منداڵەکانی زیاتر خێر و چاکترە. وابێ دەستخۆشی لێ کا لەسەر کارەکانی لە کەموکوڕەکانی ببورێ بە تایبەتی دروستکردنی چێشت و خواردنە یعنی بەڕاستی بەداخەوە پیاوانێکی خواردنی دەستی خێزانە دەبێ نایخۆن کەچی ڕۆژێک لە ڕۆژە ئەمادەری وەسێت خێزان زۆری پێخۆشە پیاوەکەی بخواردنەکەی بەدڵێ چونکە خۆی مادوو کردو بووی یا بە شانو باڵیا هەڵبدا زۆر خۆشە دەست خۆشی لەکە و پێی بزانێ والله هەموو با دووری ئەو ڕۆژێ حەسێتەوە کە تۆڵی دەست خۆش بێ گوڵەکەم خی گەورە پاداشت باتەوە ڕاستی زۆر بەلەزت بوو وێنەی نییە هەموو لە سەحی مسلیم هاتووە کە پێغەمەری خوا ساسم هەرگیز عیبی لە هیچ خواردێ نەگرت وەکو بڵێ ئەمە سوێرە یا بە بێخوێ یا دەقڵاوە ئەگەر حەزی لێکردای خوارد ئەگەر حەزی لێکردا واز لێدا بە بێ عیب لێکرد یا پاڵێکی پێدا بە هێواش ئەی من و تۆ ئاوای برا خۆ بەڕێزەکەی من هەزار تانەو تەشە دەکەن سهەیە سفرەکەی هەوڵ گرتە بەسە خێزانیە هەزار قسەی پێوە تۆ لەسەر خوارد دەکەن خۆنی ترشکێتەوە ئافرەتەکە خۆ نەچووە زەهرە بۆ حازرکە حەزی کردو خواردێکی بۆ لەکە بەدڵی تۆ بێت کە وا بووە قەدەری خی پەروەردگار بوو یاری هیچ کاتێک ئەو بەسەراتم لە یاد ناچێت کە خوشکێکی بەڕێز بۆی گێڕامەوتی باوکم دایکم کولێری دروست کرد بوو سوتابوون خوا ئەزانێ باوکم هی دەستێت بۆ سوتاوەکانی ئەیخوارد باوکە ئەوی بەخوا زۆر خۆش ئامە چاک برژاوە تی شەو چوت باوت خوات و حەزلەوەتی ئەندە وڵات چم بەڵام خۆدایکی شەڕقی لە من یەما دوو بوو ئەها چەند خۆشەویستی دروست دەکاتەوە ئەم زۆر هەست بە کەمە کورتەکانی خۆی ناکات یەکێتر لە مافەکان برا و خوشکە بەڕێزەکانم پێویستە پیاو هەڵسوکەوتەکانی لەگەڵ خزمەکانی خێزانەکەیا باش بێ کە ئەمەش مافێکی تری ئافرەتە بەسەر پیاوەکەی ئەوەی کەوا هەڵسوکەوتی لەگەڵ باوک و دایکی خێزانەکەی لەگەڵ خزمەکانی برا و خوشکەکانی بەڕاستی بێ چاک بێ ئەگەر لەگەڵ باوک و دایکیش دەکە یا خزمەکانی باش نەبێ پێویستە پیاو زۆر ڕێز لە کەس و کاری خێزانەکەی بگرێ بە تایبەت دایکی خێزانی خەسوو چونکە ئەو دایکە زۆر زۆر ماندوو بۆ بەکچەکەیەوە ئەنەس ڕەزا ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمی پێنج ساڵ سەبت ئامۆژگاری کردم فەرمووی هەر کاتێ چوویتەوە بۆ لای کەسوکارەکەت سڵاو بکە چونکە ئەبێتە مایە ڕژانی بەرەکەت بەسەر تۆ بەسەر خاو و خێزان و ماڵەکەشت خۆ ئێکا بە ماڵا بە بێ پەرس دانیشتووەوە وەڵا باوکم هاتۆ تۆ دایکی و تەقریبا نزیکەی نیم سەعاتیش بە بێ سەلام چۆن شتی وابێ یەکێتر لە مافەکان برا خوشکە بەڕێزەکانم بێت پێویستە چارەسەری سەرپێچی و لە ڕێلادانی هاوسەرەکەی بە چاکە چاک بکاتەوە چونکە لە مافەکانی ژن بەسەر هاوسەری ئەو یەکەوە پەروەردەی کاو هانی دا بۆ گوێڕانیکردنی فەرمانی خوا و پێغەمبەر صلی الله علیه و سلم پێویستە بێت پلەبەندی بکات لە جێبەجێکردنی ئەم گوێڕایەڵییە سەرەتا بە پێشکەشکردنی ئامۆژگاری و قسەی خۆش پاشان لەگەڵ سوودی نەبوو ئاگادارکردنەوە ئەگەر ئەوە چارەسەری نەکرد با سەرجێی لەگەڵانەکە پشتی تێ بکە یان بەتەنیا لەسەر جێگەکەی بەجێی بهێڵێ ئەمانە هەمووی تاقیکە چون کافرە زۆری پێ ناخۆشە وەلامی بریندارکردنی تیا بێت کە هیچ کاتێ ئەو قسەی لە بیر نەچێتەوە چونکە جێگەی لێدان چاکە بێتە بە جێگەی بریداری چاک بە جێگەی قسە هیچ کاتێ چاک نابێتەوە ڕاستی وابێت ئەگەر هات و توڕەبوونێک واتە پێشەوە قەدەری خوا لە دەست دەچوو لە خێزادە لە دەبوو چاوی نەدەی بە هیچ شێوازی نابی ئاسەوار بەجێ بێنێ و خەڵکانێکە لەخوا ناترسن بەڕاستی وە نابێ لە پێشچاوی خەڵکا بیشکێنیتەوە لە ماڵی خۆتا دانیشە بە حیکمەتانە ئامۆژگاریی لە بەرچاوی خەڵکا خێزانەکە مەشکێنە بۆی کەوان دەروون و کەسایەتی لەکەدار نەکەیت و بێڕێزیی نەکەی لە بەرچاوی خەڵکیە بە قسە و بە قسەی ناشرین و قسەی سوو یان بە کەس و کارەکەی هەر بۆیە پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام هەرگیز لێدانی بەکار نەهێنا و لەگەڵ خێزانە بەڕێزەکانیان لە هیچ ئافرەتێکی نەداوە کە ئەبوو داون وارە گێڕێتەوە پێغمبەری خوا صلی الله عليه يعني وەکۆ بودا و دەفەر ولا تقبح ولا تهجر إلا في البيت في صلى الله عليه وسلم جوێنی داو بە خێزانەکانی و لێشیان دوو نەکوت تو إلا دەناو ماڵانە بێت يعني نەیشتە لە ماڵی خەڵکان بزانێ و هەروە پێغمبەر صلی الله عليه وسلم فەرمێتی دارەکەت بەرز نەکەیتەوە لە هاوسەرەکەت بە سزای خوای گەورە بیترسێنە فەرمی ئەگەر تۆ فێری یەخوا پەرستیت کرد ئەویش بە هیچ شێوازە سەرپێچی فەرمانی خوارات یەکێتر لە مافەکە برا خۆشەویستەکان و ئەبێ پیاو یارمەتی خێزانەکەیدا لە کاروباری ماڵەوەی وەکو یەقتداکردن و چاولێکردن لە پێغەمەری خۆشویست علی سەڵات وسلام چونکە بەڕاستی هاوڵی بەڕێز ئەسوەدی کوڕ یزید ڕزا ڕحمەتی خوای لێبێ ئەڵێ پرسیارە لە دایک بە دایکە عیشەکە ڕزا ڕحمەتی خوای لێبێ ئایا پێغەمەری خوا ساسە لە ماڵەوە چیە کرد ئەویش فەرمی پێ سەڵ سەلەم لە یارمەتی کار و پیشەی خێزانەکانی خۆیان بوو ئەگەر کاتێ کاتی نوێژ باتێ سەر ئامادەی نوێژ ئەبوو لە مزگە و وە لە باڵەوە جلو بەرگ و پۆشاکی خۆی چاکرد ڕێکی خز بەدەستی خۆی بەڕیە دۆشی دەعد و پێڵاوی خۆی چاکردەوە پۆشاکەکەی ئەدوریەوە پینەی ئەکرد سەفلی باڵەکەشی چاکرد و خزمەتی خۆی ئەکرد ئالیکیەدا بە حشتەکەی بۆ خۆی ئەی بەستایەوە هەر ئەمری ناکرد بەسەر خێزانە کابرا داوای خێزانی ترەکە بەڵام مناڵەکەی هاوارێکی هەر هاواری خێزانی دەتەنیشتیاتی ناتوانێت شتێکا بەدەنگیەوە ناتوانێت پێداویستی مناڵەکەی کە هاواری خێزانێکە فەقیرە بۆ وەکو مزرع عسوڕێتەوە جاڵەوەڵا خێزانی تیژێ خێزانەکە پەکی کەوت تۆ ناتوانانی مافی خێزانێکت بدەیت چۆن دەتوانانی تیژ بدەیت هەر مناڵیشی پێخیتەوە بۆیە لەگەڵ خزمەتکارەکەی خۆی نانی ئەخوارد کە دوو پەلەکانی خۆی بەدەستی خۆی هەڵەگرە فەرمێ دایکی عایشە بۆ بازاڕ یەمن دیارە پێغەمبەری خوا عەلەیهی سەڵام مامۆستا و پێشەوا و پێشەنگە بۆ پیاوانی موسڵمان برا خۆشەویستەکانم لە یارمەتیدانی خێزانەکانیان بە تایبەتی لە کاتی نەخۆشکەوتنی ئافرەت و بێتاقەتبوونیە بەڵێ بەڕاستیە بێت بێت یارمەتی خێزانەکەی بدا لە پێویستیەکانە بە گوێری توانای خۆی چونکە یارمەتیدان خۆشەویستی پێکەوە ژیان دروستەکە دیارترین سیفەتی ژیانی هاوسەتی یارمەتیدان لەسەر خێر و چاکە برا خۆشەویستەکانم بۆی کەوا ژیانی خێزانداری بۆ ئاستێکی بەرز بەردەوام ببێنێتەوە کە بەهۆیەوە خۆشگوزەرانی بۆ خێزان و منداڵان بێتە ئاراوە نابێ بەڕاستی برا خۆشەویستەکانە بێت تەنها لە کاتی خۆشی لەگەڵ خێزانەکەیان بێت بەڵکو بێ لە کاتی نەخۆشکەوتیشی لەگەڵ ئازارەکانی بژی بێڕانەکە بە وەفا بێ بەرامبەری پشتگوێی نەخا چونکە مافرەتە زیاتر لەو کاتە دژوارانە چاوی لە دەست و ڕفتاری هاوسەرەکەیەتی بە یارمەتیدانی هاوسەرەکەی زۆر دڵخۆشە بێ و لەوانەیە هۆکاری چاگرۆشی فابۆهاتی بێ بەویستی خی گەورە بەڵام کە ئەبینێ پیاوەکەی لێی بێزارە، ئاوڕی لێ ناداتەوە، بە دەمیەوە ناچێ، ئەگەرم هەر چەندێ نەخۆش بێ لەوانەیە زیاتر نەخۆش کەوێ، بە غەم و خەفەت خواردنەوە لە ناو ئەچێ. وەی بێ بەڕاستی پیاو بەڕاستی زۆر وەفادار بێ بەرامبەر بە خێزانەکەی خۆی هەروەکو چۆن پێ ساڵ سەد بە وەفا بۆ بەرامبەر بە خێزانەکانی. دیارە برا خوشکە بەڕێزەکانم یارمەتی پیاو بۆ خێزانەکەی لەوانێ بۆ ماڵێکی ترە گۆڕێ بۆ من ئەو ئافرەتەی کە خێزانی ماڵە جیاوازە لەگەڵ ئەو ئافرەتەی کەوا دەوام ئەکات یان بڵێین مناڵی زۆرە یەکێکی تر مناڵی کەمە گرنگ لەوەی پیاو سەیری هاوسەری و خێزانەکەی بکات بە چاوی خزمەتکار وەکو کوێخا یعنی بە چاوی خزمەتکار سەیر نەکا وەکو کوێخا هاوارکا بەسەریە بەڵکو هەردوو لە هاوسەر و هاوکار و هاوغەمی یەکترن ئەبێ بەو شێوازە ژیان بەسەر بەرن. ئەگەر برا و خوشکە بەڕێزەکانم پیاو ئا بەم شێوازە مافی ژیانی خێزانداریدا بیکا وەڵڵاهی بەختەوەری باڵێکی ئەسێ بەسەر ژیانی ئەو خێزانەیە. ئەو خێزانەش ئەبێتە خەمخۆر و خزمەتکارێکی ڕاستەقینەی هاوسەرەکەی و ماڵەکەی و مناڵەکەشیە پارێزێ. داواکارم لە خوای گەورە برایانم زیاتر بە ئاگا بێنێتەوە ئەو بەرج و ئەرکانی کە لەسەر شانیانە بەرامبەر بە خێزانەکانە بە جوانی جێبەجێ بکەن. ان شاء اللە بە ئومێدی خوای گەورە کۆتایی پێ دێین لە دەرزی داهاتووە چیتە سەر مافەکانی پیاو لەسەر خێزانەکەی تاوەکو ئەڵقەی داهاتوو بە خوای گەورەتان ئەسپێرم والسلام علیکم ورحمة اللە وبرکاته